کە خۆی درۆی کرد وا دەزانێ هەموو خەڵک درۆزنە وا دەزانێ هەموو خەڵک ساحرە بۆیە ئینسان کە ڕەوشتێکی ناشیرنی هەبوو وا دەزانێ خەڵکیش وەکو خۆیەتی بۆیە تەماشا دەکەین وەصفی پێغەمبەری خوا موسا بەچی دەکەن ساحر کەذاب فیرعەون خۆی کۆمەڵێ ساحیری هەبوو وتیان موساش ساحیرێکە هیچی تر نییە و درۆش دەکات پێغەمبەری چی و نێرداوی چی لەگەڵ ئەوەش دەخوای پەروەردگار بە موسا دەفەرمێ لەگەڵ براکەت بڕۆن بۆ لای فرعون ئەو فرعونە ئینه طغا لە سنوور بردوویەتیە دەرەوە دەسەڵاتدارێکی وا زاڵم بوو بە قەومەکەی خۆی دەوت، انا ربکم الاعلی، من پەروەردگاری مەزن و گەورەی ئێوە، بەرزی ئێوە منم. قەومەکەشی ئەوەندە گێل و بێ عەقڵ بوون، جا یا لە ترسان یا لەبەر پارە، گوێڕایەڵیان دەکرد و فاستخف قومه فاطاعوه، قەومەکەی گێل کردبوو ئەوانیش گوێڕایەڵیان دەکرد.